چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. پەندێکم بۆ بڵێ لە بابەت دوو هاوڕێی خۆشەویستەوە کە درۆزنی فێڵباز لە یەکیان ئەکا. بەیدەبا وتی، ئەی پاشای گەورە! ئەگەر دوو کەسی خۆشەویست بوون بە هاوڕێی درۆزنێکی فێڵباز زۆری پێ ناچێ لە یەک ئەبن، بۆ ئەمەش سەرگوزشتەیەک هەیە. پادشا وتی، ئەوە چۆن بووە؟ بەیدەبا وتی، ئەگێڕنەوە لە خاکی دەستاوەند پیاوێکی پیر هەبوو. سێ کوڕی هەبوو. کە گەورە بوون دەستیان کرد بە لەناوبردنی ماڵی باوکیان و کاریشیان ناکرد. کابرا پێی وتن، کوڕم پیاو لە جیهاندا ئیشی بە سێ شت هەیە کە بە چوار شت دەسەکەون. ئەو سێ شتە کە ئەوێ ئەمانەن، ماڵ، پایە، پاشەڕۆژ. ئەو چوار شتەی کە ئەمانە پەیا ئەکەن. یەکەم، پەیداکردنی ماڵ لە ڕێگەیەکی ڕاستەوە، دووەم، کارکردن بەو سامانەی کە پەیدایەکە، سێیەم، خواردنی بەرەکەی بە جۆرێکی ڕاست، چوارەم، پیاوەتیکردن بەو پارەیە لەگەڵ خزم و کەس و هاوڕێ بە جۆرێک کە لە پاشەڕۆژدا سوودی لێ وەربگرێ، جگە لە ئاسانکردنی ژیان لە جیهاندا. هەر کەسێ ئەوەی نەکرد ئامانجی دەست ناکەوێ، چونکە گەر کاری نەکرد ماڵی نابێ، وە گەر ماڵی زۆر بوو، بەڵام نەیزانی چۆن خەرجی کا دوور نییە لە کیسی بچێ و بە هەژاری بمێنێتەوە وە گەر کاری پێوە نەکرد لە دەستی ئەڕوا وەکو کل کە تەنها تۆزی کلچێوکی لێ وەرەگیرێ کەچی ئەبینین زوو تەواوە بێ و نامێنێ خۆ گەر شاردیەوە و سوودی لێ وەرنەگرت وەکو هەژار وایە کە هیچ شک نابا ئەمەش پارێزگاری ماڵەکەی ناکا چونکە بە هۆی ئەو کارەسات و گیروگرفت و نەخۆشیەی کە ڕۆژگار بەسەریا دەیەنێ وەکو ئەستێڵێکی ئاو کە ئەگەر هەمیشە ئاو بڕژێتە ناوی و کونجێک نەبێ لێی بچێتە دەرەوە خرابە بێ و کونی تێ بێ و دوور نییە کە بە جارێک ئەو ئەستێڵە گەورەیە بتەقێ و هەموو ئاوەکەی بە خۆڕایی بڕوا لە پاشان کوڕانی کابرا ئامۆژگاریەکەی باوکیان وەرگرت کوڕە گەورەکەیان بە بازرگانی ڕووی کردە خاکێک کە قوڕەکە وشک بۆوە دەری بێنێ. کابرا و شەوە بە دیار گاکەوە بوو، بەڵام ترسی لەو شوێنە هەبوو. هەستا و گاکەی بەجێهێشت و هاتەوە بۆ لای خاوەنەکەی و پێی وت گاکە مردار بۆوە. لە پاشان وتی برام پیاو کە ڕۆژی تەواو بوو هەرچەند خۆی بپارێزێ زیاتر لە مردن نزیک ئەکەوێتەوە. وەک ئەوەی کە ئەگێڕنەوە پیاوێک بە چۆڵاییەک دا تێیەپەڕێ و تووشی گورگێکی هار ئەبێ. کابرا ڕائەکا، لە دوورەوە دێیەک بەدی ئەکا. لە پێشیەوە ڕووبارێکی گەورەیە. کە هاتە سەر ڕووبارەکە، هیچ پردێکی نەبینی. گورگەکەش بە دوایەوە بوو. لە ترسی گیانی خۆی. خۆی دا بە دەم ئاوەکۆ و مەلەشی نازانی خەریک بوو بخنکێ، بەڵام چەند کەسێک لە دانیشتوانی دێکە دەریان هێنا. کە هۆشی هاتەوە، چاوی کەوت خانوویەک لە قەراغی دۆڵێکدا هەبوو، چوو لەوێ بحەسێتەوە. سەیری کرد کۆمەڵێ جەردە ڕێیان لە بازرگانێک گرتووە و خەریکن پارەکەی بەشەکەن و ئەشی کوژن. کابرا لە ترسا ڕای کرد و چوو بۆ ناو دێکە. گاکە لە قوڕە کاتە دەرە و بە لەوەڕ لەو دەشتانەدا گەڕا و ئاویە خواردەوە هەتا بە تەواوەتی قەڵەو بوو کەی بۆڕان ئەو ناوە دەنگیە دایەوە لە نزیک ئەو شوێنەوە دارستانێکە بوو کە شێرێکی زۆر بەهێزی تیا بوو پاشای ئەو ناوچەیە بوو. گەلێ دڕندەی لەگەڵدا بوو، لە گورگ و چەقەڵ و ڕێوی و پڵنگ. ئەو شێرە زۆر لە خۆی بایی بوو، بە قسەی کەسی ناکرد، گوێی لە دەنگی گاکە بوو، هەرگیز گای نەدیبوو، چونکە لە جێی خۆی ناجووڵا و هەموو ڕۆژێک سەربازەکان خواردنیان بۆ ئەهێنا. لەناو ئەو دڕندانەدا دوو چەقەڵ هەبوون کە ناویان کەلیلە و دیمنە بوو. خاوەنی زانین و هونەر بوون. دیمنە بە کەلیلەی برای وت، بۆچی ئەم شێرە لە جێی خۆی ناجووڵێ؟ کەلیلە وتی کارت بەو قسەیە چییە؟ ئێمە لە دەرگای پاشاداین. هەرچی ئەو پێی خۆشە وا ئەکەین و هەرچی ئەو حەزی لێ ناکا لێی دوورەکەوینەوە. ئێمە لەو پایە بەرزانە نین کە قسە لە کاروباری پاشادا بکەین. وازی لێ بێنە. و ئەوەش بزانە، ئەوەی کە خۆی لە کاروباری کەسانی تردا هەڵەقورتێنێ، ئەوەی بەسەرا دێ کە بەسەر مەیموونەکەدا هات، بە دەست دارتاشەکەوە. دیمنە وتی ئەوە چۆن بووە؟ کەلیلە وتی ئەگێڕنەوە مەیموونێک چاوی بە دارتاشێک کەوت کە تەختەیەکی لە نێوان دوو مێخدا ئەقڵیشاند کە خۆی سواری تەختەکە بوو و مەیموونەکە سەری سوڕمابوو. لە پاشا دارتاشەکە چووە دەرەوە. مەیموونەکە سواری تەختەکە بوو، پشتی کردە مێخەکە و ڕووشی کردە تەختەکە. کلکی کەوتە ناو قڵشی تەختەکەوە. کە مێخەکەی دەرێنا، قڵشەکە کلکی گرت و لەبەر ئازاری کلکی، ئاگای لە خۆی نەما. کە دارتاشەکە هاتەوە و ئەمەی بینی، دەستی کرد بە لێدانی مەیموونەکە. ئەو لێدانەی کە بە دەستی دارتاشەکە خواردی، ئازاری زۆر زیاتر بوو لە قڵشی تەختەکە. دیمنە وتی منم قسەیم بیست بەڵام ئەوەی کە لە پاشا نزیگە بێتەوە لەبەر سکی نییە بەڵکو لەبەر پیاوەتیە کە ئەوێ دۆستەکانی شاد و دوژمن بێدەنگ بکە پیاوی وا هەیە کە پیاوەتی لێ نایە ئەو جۆرە کەسانن کە بەشتی کەم و هیچ و پوش ڕازیە بن وەگەڵ سەگەی کە بەێسقانە وشکێک ڕازیە بەڵام پیاوی بەرز هەرگیز بە شتی هیچ و پوچ ڕازی نابێ هەتا گاتە پایی خۆی، وەک ئەو شێرەی کە کەروێشک ئەگرێ، بەڵام کە چاوی بە وشتر ئەکەوێ بەرەڵایە کا و پەلاماری وشترەکە ئەدا. سەگ کلکەلەقەیە کا هەتا پارچە نانێکی بۆ فڕێ بدەن، بەڵام فیل کە بە گەورەیی ناسراوە هەتا ڕێزی نەگرن خواردن ناخوا. ئەوەی کە دەستی کورت نەبوو بە سەربەرزی ژیا، ئەگەر تەمەنیشی کەم بوو ناوی نەمرە. بەڵام ئەوەی کە لە دەمی خۆی و ماڵ و مناڵ و کەس و کاری گرتەوە و وەکوو مردووی گۆڕستان وایە. ئەوەی کار خەمی ورگی بێ وەک چوار پێیە، لە ڕیزی ئەوان دانرێ. کەلیلە وتی تێگەیشتم، بەڵام بزانە کە هەموو کەس پایی خۆی هەیە کە تیایدا ئەوەستێ. ئێمە ژیانمان تەواوە و لە هیچمان کەم نییە. دیمنە وتی، پایە بە پێی پیاوەتی دانراوە کە پیاو بەرزەکاتەوە، بەڵام ئەوەی پیاوەتی تیا نەبوو پایی بەرزیشی هەبوو خۆی سووکەکا. سەرکەوتن گرانە، بەڵام هاتنە خوارەوە سووکە، وەک بەردی قورس، کاڵگرتنی لەسەر زەوی ناخۆشە، بەڵام دانانەوەی ئاسانە. ئێمەش دەتوانین بە پیاوەتی خۆمان بەرز کەینەوە. کەلیلە وتی، جا بڕیارت چییە؟ دیمنە وتی، ئەمەوێ کە بچمە لای شێرەکە لەم کاتەدا کە سەری سوڕماوە و واقی وڕماوە منیش بیری خۆمی پێڵێم و پایم لای ئەو بەرزە بێتەوە کەلیلە وتی چۆنە زانی کە لە کاروباردا داماوە دیمنەوتی پیاوی زانا هەر بە ڕەنگ و ڕوویدا لە شتە زانێ کەلیلەوتی تۆ لای ئەو چۆن شوێنت دەسەکەوێ کە نایناسی و هەرگیز کاری پاشایانەت نەدیوە. دیمنە وتی، پیاوی بەهێز قۆڵی قورسی بەلاوە گرنگ نییە، هەرچەندە کە ئیشی ئەویش نییە، بەڵام بێهێز بەلایەوە قورسە، هەرچەندە کە قۆڵ هەڵگرتن پیشەی خۆیەتی. کەلیلە وتی، پاشا پایی بەرز بە کەسێک ئەدا کە ئەیناسێت و لێی نزیکە، پێشینان وتویانە پادشا وەکو داری مێو وایە بە نزیکترین دارەوە خۆی ئەڕەواسێ، تۆ هیچ پەیوەندیەکت بەوەوە نیە، دیمنە وتی ڕاستەکەی، بەڵام ئەوەی کە لە پاشاوە نزیکە لەو کەسە پیاوتر نیە کە لە دوورەوە ئەڕوا بۆ لای و مافی هەیە. منیش بە تێکۆشان ئەگەمە پایی ئەوان. پێشینان وتویانە ئەوەی کە بچێتە لای پاشا ئەبێ هەموو شتێک بخاتە لاوە و هەموو سزاو ناخۆشیەک هەڵبگرێ ئەگینا، ناگاتە ئامانج. کەلیلە وتی، ئەوە چوویتە لای پاشا، بە چی ئەگەیتە پایی بەرز؟ دیمنە وەڵامی دایەوە و کە چوومە لای ئەبم بە دۆستی و لەگەڵیدا ڕێکەوم. ئیتر هەرچی ئەو ئارەزوو بکا من وا ئەکەم. بە هەموو زانینمەوە ئامۆژگاری ئەکەم و ڕێی ڕاستی بۆ ئەدۆزمەوە. چونکە پیاوی زانای لەسەرخۆ ئەگەر ئارەزوو بکا ڕاست بە درۆ دەرەکات و درۆش ئەکا بە ڕاست. وەک وێنەگریکی شارەزا کە وێنەی وا لە سەر دیوار ئەکێشێ و قوڵی ئەکاتەوە، پیاو وا ئەزانێ کە لە دەرەوەیە کەچی لە دەرەوەش نییە، و وێنەی واش ئەکێشێ وەکوو ناوەوە بێ وایە کەچی واش نییە. کەلیلە وتی، هەرچەندە قسەکانت جوانن و ڕەوانن، بەڵام من هەر لە پاشا ئەترسم، چونکە هاوڕێیەتی پادشاکان ترسناکە. زانەکان وتویانە سێ شت هەیە کە پیاوی گەوج و نەزان نەبێ کەس لێیان نزیک نابێتەوە و کەم کەس لێیان ڕزگار یەبێ، هاوڕێیەتی پادشا و شاردنەوەی نهێنی لای ژن و خواردنی زەهر بۆ تاقیکردنەوە. زانەکان پاشایان داناوە بە شاخێکی بەرز کە پڕە لە گەوهەر و زێڕی بە نرخ و هەموو جۆرە میوە و دەرمانێکی نایابی تێدایە، لەگەڵ ئەوەشدا شوێنی شێر و پڵنگ و گورگ و هەموو دڕندەیەکە. ڕۆیشتن بۆ ئەو شاخە ناخۆش و ترسناکە و مانەوە لەوێ ناخۆشتر و ترسناکترە. دیمنە وتی ڕاستەکەی، بەڵام ئەوەش بزانە، ئەوەی کە ئازار نەکێشێ، خۆشی ناچێژێ. ئەوەی بترسێ ناگا بە ئامانج. زاناکان وتوویانە، سێ کار هەیە کە پیاوی ئازا و لێهاتوو نەبێ، کەس بۆی ناکرێ، کاروباری پاشایی، بازرگانیکردنی دەریا و لەناوبردنی دوژمن. هەروەها لە بابەت پیاوی ئازاوە وتوویانە، کە لە دوو شوێندا ئەبینرێ، یان لەگەڵ پاشادا کارەکا، یان لەگەڵ خواپەرستاندا خواپەرستی ئەکا. وەکوو فیل کە جوانی و گەورەیی لە دوو شوێندایە، یان لە کێودا بۆ خۆی سەربەستە، یان وڵاخی سواربوونی پاشایە. کەلیلە وتی، خوا ئاواتەکەت بەجێ بهێنێ. لە پاشان دیمنا ستا و چووە لای شێر و سڵاوی کرد. شێرەکە بە یەکێک لە دانیشتووانەکانی وت، ئەمە کێیە؟ وتیان فڵانی کوڕی فڵانە. شێرەکە وتی باوکی مەناسی لە پاشان پێی وت ئێستا لە کوێی؟ دیمنە وتی هەر لە دەرگای پاشادا کەوتووم بە هیوای ئەوەی کە کارێک بێتە پێشەوە و یارمەتی پاشا بدەم بەو هەموو زانینەم کە هەمە دەرگای پاشا گەلێ فەرمانی تێدایە کە لەوانەیە بەو کەسانە بکرێ کە وازیان لێ هێنراوە. و هیچ شتێک نییە کە بە پێی خۆی چاکەی تێدا نەبێ، تەنانەت ئەو چڵەچیلکەیی کە فڕێ دراوە کەڵکی هەیە. پیاو هەڵیەگرێ و لە کاتی پێویستدا بە کاریە هێنێ. کەشێرەکە قسەی دیمنەی بیست، سەری سوڕما و وای زانی کە ئامۆژگاریکی پێیە. ڕووی کردە دانیشتوان و وتی، پیاوی گەورە کە ناوی نییە بەرز ئەبێتەوە و دەرەکەوێ وەکوو ئاگر، هەرچەندە کە خاوەنەکەی لێیەدا زیاتر کڵپە ئەسێنێ و بەرز ئەبێتەوە. کە دیمنە زانی شێرەکە سەری سوڕماوە، وتی دەرگەوانی پاشا هاتۆتە ئێرە بۆ ئەوەی کە پادشا بزانێ چەند زانینی لا هەیە. هەر وەکو وتویانە گەورەیی لە دوو کاردایە. گەورەیی شەڕکەر بە سەر شەڕکەرەوە و گەورەیی زانا بە سەر زاناوە. وە کاربەدەستانی زۆر بە بێ تاقیکردنەوە دوور نییە کە زیانیان هەبێ بە کاروبار. ئیش و کار بە کاربەدەستانی زۆر ناکرێ بەڵکو بە ڕاستی و دڵسۆزی کاربەدەستان ئەکرێ وەک ئەو پیاوەی کە خۆی بە بەردەوە قورسەکا و هیچ کەڵکی نییە و ئەوەی کە ئیشی بە دار هەیە قامیشی زۆر بە کار نایەنێ. تۆش ئەی پاشا سەیری پیاوێکی هەژار بە سووک مەکە چونکە دوور نییە کە پچووک گەورە ببێ وەکوو سیرمە کە مردار بۆوە ئەکرێتەوە و کەوانی لێ دروست ئەکرێ. ڕێزی ئەگرن و پاشایان بۆ شەڕ و ڕابواردن بە کاری ئەهێنن. لە پاشا دیمنە وای بە باش زانی کە ئەو کۆمەڵە تێبگەیەنێ کە پاشا لە بەر زانایی ئەو بووە ڕێزی لێ گرت، چونکە وایان نەزانی لە بەرەو بووە کە باوکی ناسیوە. بۆیە وتی، پادشا نابێ ڕێزی کەس لە بەر باوکی بگرێ، بەڵکو ئەبێ بە پێی زانین و پیاوەتی ئەو کەسە سەیری بکا، چونکە هیچ شتێک لە لەشی پیاو نزیکتر نییە لە خۆیەوە. تۆش کە نەخۆش بووی بەو دەرمانە چاک ئەبیتەوە کە لە دەوری خۆتەوە بۆت دێ. کە دیمنە قسەکەی تەواو کرد پادشا زۆر سەری لێ سوڕما و بە ڕێزەوە وەڵامی دایەوە و لە پاشا ڕووی کردە دانیشتوانەکە و دیمنە وتی، پێویستە کە پادشا مافی کەس لە دەست نەدات و هەر شتە لە شوێنی خۆی دابنێ. لەمەدا ئادەمیزاد دوو جۆرەن پیاوی ڕقابی و خراپ وەکو مار وایە ئەگەر پیاو پێی پێدا بنێ و پێوەی نەدا نابێ دەستخەڕۆ بێ و دووبارەی بکاتەوە چونکە پێوەیە دا وە پیاوێک کە هەر لە بناغەوە سارد و سڕە وەکو سەندەڵی سارد وایە ئەگەر زۆرت خوراند گەرمە بێ و ئازارت دەدا لە پاشا دیمنە دۆستایەتی لەگەڵ شێردا پەیدا کرد و ڕۆژێک دوو بە دوو گفتوگۆیان کرد و وتی نازانم بۆچی پاشا هەر لە یەک جێدا نیشێ و ناجووڵێ. لەم قسانەدا بوون، شەتربە بە هەموو هێزیەوە بۆڕاندی. پادشا ڕاچڵەکی و بەڵام حەزی نەکرد کە دیمنە پێ بزانێ. بەڵام دیمنە وتی، ئایا پادشا ئەو دەنگەی بەلاوە ترسناکە؟ شێرەکە وتی، بەڵێ لەو دەنگە نەبێ لە هیچ ناترسم. دیمنە وتیزانەکان وتویانە لە هەموو دەنگێکدا ترس نییە بۆ ئەمەش پندێک هەیە. پەندەکە بەم شێوەیە دەست پێکات شێرەکە وتی و پەندە چییە؟ دیمنەوتی ئەگێڕنەوە ڕێویە کاتە دارستانێک تەپڵێکی هەڵواسراوی تیا بوو کە با هەڵیەکەر دەنگێکی گەورەی لێ پەیدا بوو ئەو ناوە دەنگێ دایەوە ڕێویەکە بەرەو دەنگەکە ڕۆیشت و چاوی کەوت بە تەپڵە زلەکە وای زانی کە موو گۆشت و بەزە بەڵام کەشکاندی سەیری ناوەکەی کرد بۆشە لە دڵی خۆی داوتی نازانم لەوانەیە کە دەنگی زل لە هەموو شتێک بێ هونەرتر بێ لەبەرئەوە ئەم پەندەم بۆ وتی کە بزانی ئەو دەنگەی لێیە ترسی هیچی تیا بەسەر نییە و ئەگەر ئارەزوو بکەی ئەچم لەو دەنگە ئاگادارتەکەم. شێرەکە وتی باشە بڕۆ. کە دیمنە چوو بۆ لای گاکە، شێرەکە لە دڵی خۆیدا وتی ئیشێکی خراپم کرد کە دیمنەم نارد بۆ لای خاوەنی ئەو دەنگە. دیمنە دەرگەوانی من بوو. ئیتر مافی چی هەیە؟ لەوانەیە کارەساتێکی بەسەردا هاتبێ و ژیانی تاڵ کردبێ کە هاتۆتە ئێرە، یان زۆریان لێ کردبێ، یان تاوانێکی کردبێ و لە سزاکەی بترسێ. ئەمە ڕاست نەبوو کە من لەوە دڵنیا بووم و ناردم بۆ لای خاوەنی ئەو دەنگە. چونکە دیمنە زۆرزان و ترسناکە. لە دەرگای مندا بە سووکی کەوتبوو. دوور نییە. لەبەر ئەوە ڕقی لە من بێ و ناپاکیم لەگەڵدا نەکا. ڕەنگە ئەو خاوەن دەنگە لە من بەێزتر بێ و بیبینێ و یارمەتی بدا و و تووشی خراپەیەکم بکەن. پاشا لە جێی خۆی هەستا و سەیری کرد کە دیمنە هاتووەتەوە و زۆری پێی خۆش بوو. لێی پرسی چیت کرد؟ دیمنە وتی، چاوم کەوت بە گایەک کە خاوەنی ئەو دەنگە بوو. شێرەکە وتی هێزی چۆنە؟ دیمنە وتی، هیچ نییە، چووم هەڕەشەم لێ کرد کەچی نەیوێرا قسە بکا. شێرەکە وتی بەوە دەستخەڕۆ مەبە. ڕەشەبا کار ناکاتە سەر چڵ و پووشی باریک، کەچی گەورەترین دارەشکێنێ. دیمنە وتی پاشام، هیچ مەترسە. هەر ئێستا ئەچم ئەیهێنمە بەر دەست و ئەیکەم بە بەندەیەکی گوێڕایەڵی تۆ. شێر وتی، ئا دەی بزانم چی ئەکەی. دیمنە چوو بۆ لای گاکە و بە بێ ترس پێی وت، شێر ناردوومی بۆ لات، ئەگەر زوو بڕۆی بۆ لای لە گوناهی پێشووت خۆش ئەبێ و وە گەر سستی بکەی بەڵایەکت بە سەردا دەهێنێ. شەتربە وتی ئەو شێرە کێیە؟ دیمنە وتی پاشای دڕندەیە. لەم دارستانەیە و سەربازی زۆری لە جۆری دڕندە لەگەڵدایە. شەتربە کە ناوی شێر و دڕندەی بیست زۆر ترسا و وتی گەر تۆ دڵنیام بکەی لەگەڵت دێم. دیمنە پەیمانی دایە کە تووشی هیچ نەبێ. لەگەڵ گاکەدا هاتەوە بۆ لای شێر. شێرەکە ڕێزی لێ گرت و لێی پرسی لە کەیەوە هاتوویتەتە ئەم خاکە؟ شەتربە بەسەراتی خۆی بە تەواوتی بۆ گێڕایەوە. شێرەکە وتی، تۆ هاوڕێی من بە و لە من جێ مەبەرەوە، من ڕێز دەگرم. گاکەش سوپاسی کرد. شێرەکەش ئیتر گاکەی لە خۆی نزیک کردەوە و لە کاروباری خۆیدا پرسی پێ کرد و ڕۆژ بە ڕۆژ زیاتر سەری لە زانین و تێگەیشتنی سووڕما و زیاتر ڕێزی ئەگرت هەتا شەتەربە بوو بە بەرزترین هاوڕێی شێر. کە دیمنە ئەوەی دی زۆری پێ ناخۆش بوو. ڕقی لە گاکە هەستا و ئەو ڕقەی خواردەوە و. لە پاشا چوو بۆ لای کەلیلەی برای و سکاڵای خۆی کرد. وتی برا بڕوانە چیم بە خۆم کرد، چۆن بە نەزانی گایەکم هێنا و پلەوپایەمی داگیر کرد. کەلیلە وتی ئێستا تۆ نیازت چییە؟ دیمنە وتی ئیتر من نیازم نییە کە پایەم لە جاران بەرزتر بێ، بەڵام ئەبێ چارەیەک بدۆزمەوە و بگەمەوە بە پایەی ئەوسام. سێ شت هەیە کە پیاو ئەبێ فێڵی بۆ بدۆزێتەوە. یەکەم، سەیری زیانی ڕابردوو بکا و جارێکی تر تووشی ئەو زیانە نەبێ و وە هەوڵی گەڕانەوەی قازانجی کۆن بدا. دووەم، هەمیشە سەیری قازانج و زیانی ئێستای خۆی بکات و ئاگای لە خۆی بێ. سێیەم، بە وردی سەیری دواڕۆژی خۆی بکا و بە هیوای کەڵک وەرگرتن هەوڵی ئەم جۆرە شتانە بدا. منیش چارەم نییە لە گەڕانەوە بۆ سەر پایی جارانم بە کوشتنی ئەم پووشخۆرە نەبێ. لەوانەیە ئەم کارە سوودی شێرەکەشی تێدابێ چونکە ئەوەندە ڕێزی لێگرتووە کە نزیکە تووشی کارەساتێکی بکە کەلیلە وتی باوەڕ ناکەم گاکە لەو پایە بەرزەدا هیچ زیانێکی بۆ شێر هەبێ دیمنەوتی پاشا لە کاری خۆیدا بەهۆی شەشتەوە سەری لێ تێگەچێ یەکەم دوورخستنەوەی ڕۆشنبیران و پیاوانی بەرز و کاربەدەستانی گەورە، دووەم، خستنەوەی دووبەرەکی، کە شەڕ و هەرا پەیدا ئەکا لە ناو ئادەمیزاددا، سێیەم، ڕابواردنی زۆر، وەکوو خواردنەوە و ڕاو و شیکار و دڵداری و پێکەنین و ئەم بابەتانە، چوارەم، دڵڕەقی کە ئەگاتە ڕادەی جنێودان و دەستوەشاندن کە لە شوێنی خۆیدا نەبێ، پێنجەم، کاروباری ڕۆژگار لە شەڕوشۆڕ و. گرانی و مردن. شەشەم، گەوجی، کە ئەویش بەکارهێنانی تووندییە لە کاتی نەرمی و نەرمی لە شوێنی تووندیدا. شێر گاکەی زۆر خۆشەوێ، هەر ئەوەیە کە پێم وتی، دوور نییە کە تووشی کارەساتێکی خراپی نەکا. کەلیلە وتی، تۆ چۆن دەرەقەتی ئەو گایە دێی کە لە تۆ بەێزترە و لای شێر لە تۆ خۆشەویسترە؟ دیمنە وتی، سەیری بێهێزی و پچووکیم مەکە. ئیش بە گەورەی و پچوکی نییە گەورەی و پچوکی لە بەهەشتا نین دوور نییە کاژارێکی داماو بە زیرەکی و فێڵکاری وا بکا کە زۆر لە پیاوانی خاوەن دەسەڵات نەتوانن بیکەن وەک ئەو قەلە ڕەشە بێ دەسەڵاتەی کە ڕەشمارێکی گەورەی بە فێڵ لەناو برد خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕوودا و بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لاڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن.